وە زۆر خەڵات و بەخششی پەروەردگار هەیە هەتا دەژمرین ڕۆژێ بە خەیاڵیشماندا نەهاتووە کە خوای پەروەردگار ئەوەی پێ بەخشیوین هەر ئەو بوونەی کە ئێستا ئێمە وەکو مرۆڤێکی سەلامەت لەدایک بووین کە دڵێکی ڕێک و پێک لەناو سینەماندا کار دەکا ئەوە یەکێکە لە خەڵاتەکانی خوای پەروەردگار چونکە هەر یەکێک لە ئێمە ئەو ساتەوەختەی کە لە ڕەحەمی دایکی دێتە دەرەوە ئا لەو وەختەدا سییەکانی دەکرێنەوە، چونکە مناڵ لە ناو سکی دایکدا سییەکانی بەیەکەوە پەیوەست بوونەوە، تەنها ماددەیەکی شل هەیە لە نێوانیاندا وەکو میزڵانێک نەهێڵێ بەیەکەوە ڕەبت بن دوایی نەکرێنەوە، ئەو ماددە شلە پارێزگاری لەوە دەکا پەردەکانی سییەکان بەیەکەوە بنووسێ. پاشان ئەو دەورانی خوێنە چونکە سییەکان کار ناکا بە هەموو لاشەدا نایە و ناڕوا خوێنەکەش لە ناو لاشەی ئەو مناڵەدا پێویستی بە جوڵانە بۆ ئەوەی زیندوو بێ بۆیە دڵ دەرگاکانی ئەم دیواودیو دەکاتەوە لەم سکۆڵەوە بۆ ئەو لای ڕاست و چەپ و سکۆڵەی ڕاست و سکۆڵەی چەپ و گوێسکەڵەی ڕاست و گوێسکەڵەی چەپ کە لە زانستا خوێندومانە ئەم خوێنە ئەم دیواودیو دەکا کاتێک کە مناڵ لە دایک بوو لەگەڵ کەوتنە خوارەوەی لە دایکیدا دەنگێکی لێ بەرز دەبێتەوە قیژەیەک دەکا ئەوە نیشانەی ئەوەیە جەڵدەیەک لە دڵی ئەو مناڵە دەدا ئەو کونە قەپات دەبێ عەمەلیاتێکی فەوری بۆ دەکرێ ئەمجا سیەکان دەکرێنەوە هەوای تێدەچێ و دەکەوێتە کار بۆیە دەبینی مناڵی وای ئەڵێن دڵی کونە واتە ئەو جەڵدە سەریعە لە ماوەی چاوتروکانێکا لە دڵی نەداوە بۆیە دڵەکە قەپات نەکراوە پێویستی بە نەشتەرگەری و عەزێتێکی یەکجار زۆر هەیە پەروەردگار ئەو خەڵاتەی لەگەڵ کردووین و هەر ئاگاشمان لێ نییە جاری وایە وەکو پێویست سوپاسمان نەکردووە سەرمای زستانە و ئەو لووتەی ئێمە کە بۆنی پێ دەکەین کە سیمای جوانمان پێ دەبەخشێ جەنابتان هەر یەکێک لە ئێمە تاقی کردوتەوە کاتێک کە سەرمایەکی توند و تیژە و زۆر ساردە لووت سوور دەبێتەوە ئەزانن ئەو لوت سوور بوونەوەیە مانای چییە؟ مانای ئەوەیە جسمی ئێمە، لاشەی ئەم مرۆڤە پێویستە لە سی و حەوت پلەی گەرمیدا ڕاگیراو بێ. پلەی گەرمی لەشی مرۆڤەکان سی و حەوت پلەیە. کاتێک کە تۆ هەناسە وەردەگری لە جەوێکی وەکوو ئێستادا، دنیا زۆر ساردە، ئەگەر ئەو تەوژمە ساردە ڕێک بچێتە سییەکانتەوە، بچێتە گەروو قوڕگتەوە، تووشی زۆر نەخۆشی دەبی. تووشی زۆر پەتا دەبی، بۆیە پەروەردگار لووتی وا لێ کردووە کە ئەو هەوایە هەڵدەمژێ، پێویستی بەوە هەیە بیکا بە ڕادەی سی و حەوت پلە ئەمجا بچێتە سییەکانمانەوە بۆی ئازاری سنگت نەدا. ئا لەو کاتەی کە سەرمایە باش وایە مرۆڤ بە دەمی هەناسە نەدا و هەوڵ بدا لە ڕێی لووتەوە هەناسە بدا، بۆیە ئەو لووتە لەو کاتەدا سوور دەبێتەوە چونکە پێویستی بە خوێنی زۆرە، دڵ بەبێ ئەوەی کەوا تۆ ئاگات لێ بێ، مێشک فەرمانی پێدەکا خوێنی زیاتر بۆ ئەو دەمارە بچووکانەی ناو لووتی ئەو مرۆڤە بنێرێت چونکە سەرمایەکی گەلێ بە شیدەت و سەختە ئەو هەوایە وەکو سپلیتێکی هەوا گەرمکەر پێویستی بەوە هەیە هەواکە گەرمکا وزەی زیاتری دەوێ خوێنی زیاتری دەوێ تۆ هەر ئاگات لێ نییە کە ئەم هەموو فەرمان و کتاب و ناکتاب و کوم لە لەشتدا دەکرێ خێرا خوێنەکە دەچێتە لووتتەوە و لووت و سوور هەڵدەگەڕێ خوێنی زیاتری بۆ چووە بۆ ئەوەی کە ئەو هەوایە وەکوو پێویست گەرم بێ و ئەمجا بچێتە سیەکانتەوە و سنگت پڕ نەبێ لە هەوای سارد و تووشی نەخۆشی نەبی سبحان اللە پەروەردگار چی خەڵاتێکی گەورەی بە ئێمە بەخشیوە بەبێ ئەوەی پارەیەک بدەین بەبێ ئەوەی ئاگامان لێبێ خەوتووی بە خەبەری زانای نەزانی خوای پەروەردگار ئەوەی لەگەڵ هەموو کەسا کردووە لەگەڵ ئەو هەموو خەڵاتانەدا پەروەردگار هیچمان بە چاوا ناداتەوە منەتمان بەسەرا ناکا بەڵام لە دوو شوێنی قورئانا سەیرکەن وشەی من الله بەکارهاتووە با منەتت بەسەرا نەکەن خوا منەت بەسەر ئەوانا دەکا کە هیدایەتی داون بۆ ئیمان وەڵاهی گەورەترین خەڵاتی خوا لەسەر ئێمە ئیمانە گەورەترین شاخەڵاتی خوای پەروەردگار ئیمانە لەگەڵ مرۆڤایەتیدا ژیانی دنیا بەبێ ئیمان ڕەزالەتە ئیمان ئاسوودەیی دڵە ئیمان ڕەمزی بەڕائەتە مردنیش وەکو ڕێگایە ئەت با بەرەو ئەو قیامەتە کێ لە پێڕی محمد بێ لە قیامەت سەر سەلامەتە خاڵی یەکەم خوا دەفەرمێ ئیمان دووەمیان پێغەمبەری پێشەوامان صلی الله علیه وسلم خوا کە باسی ئەو خۆشەویستێ دەکا دەفەرمێ لقد من الله على المؤمنین اذ بعث فیهم رسولا من انفسهم هەتا کۆتایی ئایەتەکە لە سورەتی ئالی عمران ئایەتی سەد و شەست و چوار دا دەفەرمێ بەڕاستی خوا منەت دەنێ لەسەر ئیمانداران من الله بەرچاویان دەخاتەوە مەبەستی ئەوەیە خەڵاتەکە گەلێک گەورەیە کە خوا لە نەفسی خۆتان بەشەرێک کە ئینسانێکە وەکو بەشەر لە گۆشت و خوێن دروست بووە محەممەدی مستەفای پێ خەڵات کردن ئێوەی کرد بە شوێنکەوتووی ئەو ئەو قورئانەی بەسەرا خوێندنەوە، بیرو هۆشی کردنەوە، لە کاتێکا لە گومڕاییدا دەژیان، ڕێگای ڕۆشنی ژیانی بۆ ئاشنا کردن. فێری حەزارەت و پێشکەوتن و خۆشگوزەرانی و تەبایی و برایەتی و ئاشتی کردن. لە جەنگەڵستانی نەفامی و نەزانی و بتپەرستی دەری هێنان. بەڕاستی ئەو خۆشەویستە کە ئێستا ئێمە لە مانگی ڕەبیعی یەکەمداین، لە مانگی بەهاری دڵەکانداین، پێویستە شوکرانەبژێری پەروەردگار دەرببڕین کە خوای گەورە ئەو پێغەمبەرەی پێ خەڵات کردووین. ئەوەیە کە دەوترێ مەولود. وشەی مەولود یان مەولودنامە بەڕێزان تکام وایە با نەبێتە کێشەیەک لە نێوان مسوڵماناندا. حەیفە خەڵک بە خۆیەوە خەریک بێ مسوڵمان ئەو بڵێ بیدعەیە، ئەو بڵێ نەخێر زۆر باشە. ئێمە دەڵێین هەموو کەسێک بیر و بۆچوونەکەی ڕەم بێت تەواو بێ هیچمان خڵاپمان نەوتووە ئەوەی کە دەڵێن مەولود بیدعەیە ڕاست دەکا لەوەدا دەڵێن مەولود بیدعەیە کەسێ دەعوەتی کۆمەڵێک مەسئول و کاربەدەست و مەلا و شێخ و دەوڵەمەند و فڵان و فڵان دەکا کەچی دراوسێکەی خۆی فەقیرە بانگی ناکا ئێمەش لەگەڵ ئەوەداین کە ئەوە بەڕاستی کارێکی ناشەرعیە هەر کە ئیسلام هات بۆی ئەمانە هەڵتەکێنە لە کۆمەڵگادا هات تۆ چۆن دروستە بە ناوی پێغەمبەری خوا مەولودەوە ئەمانە دروست کەی بەڵام خۆشەویستی خوات خۆت دەربڕین بۆ پێغەمبەری خوا صلی الله علیه وسلم چونکە ئێمە کە پێغەمبەرمان خۆش دەوێ هەر لەبەر خوا خۆشمان دەوێ خۆی من پێغەمبەری خوامان نەدیوە بەڕێزان خوا فەرموویەتی ئەوەی کەوا منی خۆش ئەوێ بێ ڕەسول اللهی خۆش بوێ واللهی هەر کەسێ پێغەمبەری خوای خۆش نەوێ نیشانەوێ کە خوای خۆش ناوێ خۆشەویستی خۆر، ئەو خۆشەویستەش بە چەند شێوازێک دەردەبڕدرێ، بەوەی یەکەم جار سوننەتەکانی جێبەجێ کەی، کێ زیاتر پابەند بێ بە سوننەتی پێغەمبەرەوە صلی اللە علیە و سلم، بەڕاستی ئەوە پێغەمبەری لە هەموو کەس خۆشتر ویستووە، کێ پابەند بێ بە قورئانەوە، ئەخلاقی قورئان بێ ئەوە محەمەدیە، ئەوە مەولودی کردووە، لە مانگی مەولودا چ جوانە ئینسان سوننەتێکی خۆشەویست زیندوو بکاتەوە. هەڵوێستەیەک بنوێنێ لە ئاستی قورئانەوە بڵێ با ڕەفتارەکانم قورئانی بن چونکە کان خلقه القرآن حەزەتی محەممەد صلی الله علیه وسلم ڕەفتارەکانی قورئانی بوون قورئانێکی زیندوو بەسەر زەویدا دەڕۆی هەموو قورئان لە لاشەی ئەوە جێبەجێ بوو لە هەڵوێست و کردارەکانیدا بەڵێ ئیماندارانی بەڕێز ئیمام ئیبن حەجەری عەسقەلانی، ئەو زانا گەورەی ئیسلام کە هەموو ئوممەتی ئیسلامی قەرزاری عیلمی ئەو پیاوەیە، لە بەناوبانگترین کتێبە کە فەتح الباریە کە هەموو ئوممەتی ئیسلام قەرزار بوو دەبوو شەرحی سەحیحی بوخاری بکرایە، زۆر خەڵکیش کردیان حەقی خۆیان نەدایە، ئیبن حەجەری عەسقەلانی ئەو حەقەی دا بە سەحیحی بوخاری. ئا لەوێدا دەفەرموێ، یادکردنەوەی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم شتێکی زۆر باشە کە موسڵمان بیکا، بەڵگەش بەوە دێنێتەوە کە ئیمامی بوخاری لە سەحیحەکەیدا باسی کردووە لە عەباسی کوڕی عەبدولموتەلیبەوە کە مامی پێغەمبەرە صلی الله علیه وسلم ئەفەرمێ عەباس لە دوای مردنی ئەبو لەهەب ئەبو لەهەب ئەو پیاوەی لە قورئانا زەممی کراوە ئەبو لەهەب ئەو کەسەی کەوا لە قورئانا پەروەردگا تەبەت یەدا ئەبی لەهەبینی بۆ ناردووە بەڵێ خۆشەویستان ئەو ئەبو لەهەبە کە قورئان زەممی دەکا خۆشەویستان بەڵێ بەڵام هەموو ڕۆژانێکی دووشەممە خوای گەورە عەزابم لەسەر سووک دەکا وتم بەچی وتی بەوەی کەوهای پەروەردگار عەزابم لەسەر سووک دەکا لە ڕۆژی دووشەممەدا سوەیبەی کەنیزەک هات بۆ لام بانگی کردم کوا برازاکەت محمد لەدایک بوو عبداللە شوێنەواری ڕوونە و ئامینە محمدی بوو بەڵێ خۆشەویستان وە من لەو کاتە ئەوەندە شادمان بووم بە لەدایکبوونی محەممەد وتم ئەی سۆیبەی جاریە خزمەتکار لەم دەقەیەوە تۆ ئازادی ئازاد بوو لە کۆیلایەتی ڕزگارم کرد خوای گەورە ئەوە دێنێتەوە ڕێگام کە یەک لەحزە بە لەدایکبوونی محەممەد خۆشحاڵ بووم لە ڕۆژی دووشەممای عەزابم لەسەر سوک دەکرێت هەر ساڵە لە بوارێکا دیراسەیان کردووە. خۆ ئەمڕۆ ئێمە، ئەمڕۆ ئێمە بەڕاستی دەتوانین ئەوە زیندوو بکەینەوە، سوڵتان موزەفەرەکان بێنەوە مەولوودی پێ سەڵ سەم زیندوو کەنەوە، هەر یەکە بە ئاستییەکی خۆی، دووکاندارێکە بە هەڵواسینی لافیتەیەک خۆشەویستی خۆی دەرببڕێ و لە ناو دووکانەکەشا بەوە خۆشەویستی خۆی دەرببڕێ کە دوور بێ لە غەش. ئەینا تۆ لافیتەیەک هەڵواسی و دەستی موسڵمانان ببڕی پێغەمبەری خوا لەوە بێبەرییە هەوڵ بدە هەم ڕاستگۆ و دەستپاک و ئەمین بە هەم بە لافیتەیەکیش بیسەلمێنە کە ئەم ئوممەتە عاشقی پێغەمبەر صلی سەلەم ئەینا حەزانی ئیسلام بەڕاستی هیچتان بۆ ناکرێت لەگەڵ میللەتی کوردی موسڵمانە ئیتر واز بێنن سەری خۆشتان و ئێمەش مەیەشێنن پاشان کەسێکی تر خوا ماڵی داوەتێ حەیوان بەس بۆ خوا سەر دەبڕدرێ نابێ بڵێی خوایە ئەم حەیوانە بۆ پێغەمبەر صلی الله سەر دەبڕم کە کەسیش وا ناڵێ ئەبە بڵێ خوایە ئەم حەیوانە ئەم بزنە ئەم مەڕ و گۆلکە سەر دەبڕم لە شوکرانە بژێری ئەوەی کە خوا هیدایەتی داوم بۆ دینی ئیسلام و منی کردووە بە ئوممەتی پێغەمبەر صلی الله علیه وسلم خوا شکرانە دەکەم کە من پێغەمبەری خوام ناسی چونکە هەزاران خەڵک هەیە ملیۆن خەڵک هەیە گومڕایە برایان خوشکانی بەڕێز کە پێغەمبەر ناناسێ لەبەر ئەوە خوا حەمد و سەنای تۆ دەکەم شکرانە بژێریەکەم لە ڕێی ماڵەکەمەوە دەردەبڕم کە دابەشی سەر فەقیر و هەژاری دەکەم ئەمە مەورودێکی پێویست و چاکە بەڵام کابرایەک لە مکەبەرەیەکی هێناوە لە سەر دەرگای ماڵەکەی دای ناوە و کابرایشی بە پارە لە ژوورە نازانە مەولود چیا ئەو چاوی لە پارەکەی خۆیەتی مەولود نامە دەخوێنێتەوە و کابرای ڕێبوار دراوسێ دەنگی ئەم مکەبەرە گەورەی بەسەرا دەڕوا ئەمە قەدەغە کراوە لە دینی ئیسلامدا تۆ مافی ئەوەت نیە قورئان لە ماڵەکەی خۆتا بە دەنگی بەرزی وا بخوێنیت کە دراوسێکەت پێی عەزێت بخوا هەرچەند قورئانە بەڵام مافی ئەوەت هەیە لە چوارچێوەی ماڵەکەی خۆتدا دەنگت بێ ئەبینی لەو کاتێدا ئەو گوێ ناگرێ لەوانەیە تەلەبەیەکی هەیە بێ سەعی بکا لەوانەیە نەخۆشێکی بێ خەوت بێ برایان خۆ دینی ئیسلام دینێک نییە ئەم کەبەرانە بکەینەوە بەسەر ئەو عالمەدا کابرایەکی کافرە و حەز ناکە گوێ لە مەولود نامە بگرێ ئەویش هاوڵاتی ئەم وڵاتێ بێ مافی پارێزراو بێ وەکو ئەو چۆن بۆی نەدەنگ بەسەر منا بەرز کاتەوە منی مسوڵمانیش نابێ وا بکەم بەڵام تۆ ئەم چەند خۆشە شیرینێک ببەخشیەوە چەند خۆشە گۆشتێک ببەخشیەوە چەند خۆشە لەم مەولودەدا بڕیار بدەیت تا ساڵێکی تر کەفالەتی ماڵە هەتیوێک بکەیت هەتا ئەوە مەولود نامەی خۆشەویستی خوایە صلی الله علیه وسلم ئەی چەند باشترە ئێستا ئەگە سوڵتان مزەفەرەدینی کوردی بمایە دڵنیام دەچوو بۆ زانکۆکان بۆ جامیعەکان ئەیوت با ئەم ساڵ مامۆستایانی کۆلێجی پزیشکی وەرن دیراسەی ئەو فەرمودانە بکەن کە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم لە بواری پزیشکیەوە فەرموونی وەرن دیراسەی ئەوە بکەن بیکەن بە بەحس بیست سی دکتۆر کۆ ببێتەوانە لە چەند سیمینارێکی گەورەدا ئەم مانگی ڕەبیع الأولە بەردەوام لە کۆلێجی پزیشکی بۆ نمونە زانکۆی سلێمانی سەلاحەدین دهۆک هەوڵ بدەن لەسەر سیرەی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم کە چی لەبارەی پزیشکەوە وتووە دیراسەی بکەن پاشان ساڵی داهاتوو پێغەمبەری خوا صلی الله لەبارەی دەروونناسیەوە چی وتووە کۆمەڵناسەکان دەروونناسەکان وەرن لەوە بکۆڵنەوە ساڵانێکی تر خەڵکانێک لە بواری سیاسەت و ئابووری و ڕامیاری و بەڕێوەبردنی کاروباری وڵات و ئامۆژگاری سەرکردە و میللەتە پێغەمبەری خوا صلی الله بە سەدان فەرموودەی هەیە وەرن با بیان نووسینەوە لە کۆلێجی ڕامیاری و ئابووری ڕامیاری و سیاسەتدا لە کۆڵیجی یاسا و ڕامیاریدا دیراسەیان بکەین پاشان بکرێ بە کتێبێک پاشان چاپ بکرێ بەسەر خەڵکا بڵاو بکرێتەوە ئەوجا بۆ دەردەکەوێت ئەم پێغەمبەرە چ عەزەمەتێکی هەیە چ شەخسیەتێکی گەورەیە والله ئێمە کە مسلمانی وا عمران کۆتایی پێهات هێستا جزێکی ژیانی پێغەمبەری خوا کورد نازانین برایان ئەو هەموو تەلەبەیە ئەو هەموو خوێندەوارە بەخوا ئەگەر خەڵک ئەو پێغەمبەرە وەک خۆی بناسێ بەخوا هەموو ئیمانی پێ دێنێ هەمووی سەر لە ئاستیان نەوی دەکا هەمووی دەستی ماچ دەکا هەمووی سڵاوەت لە دیداری بەڕێزی دەدا ئەوە نایناسێ بۆیە گەنجێک سەر لێ شێوا دەبێ و قەڵەمی ژەهراوی هەڵدەگرێ و فەقیرە چوار لاپەڕە لەسەر خۆشەویستی خوا پڕ دەکاتەوە ئەوە نەزانە ئەوە پێی نەوتراوە باش یعنی حەلقە زەرورە ئەوانەی کە زانستخوازن لە زانکۆکاندا لە پەیمانگاکاندا کۆڕ و سیمیناری گەورەی لەسەر بگرن هەر ساڵە لە گۆشەیەکی ژیانی ئەو خۆشەویستە بکۆڵنەوە ئەمە جومعەیە و ئێمەش بۆ بۆن خۆشکردنی خۆمان بۆ ئاسوودەکردنی دڵی خۆمان هەر لەم جومعەیەدا بەس فەرموودە زانستیەکانی پێغەمبەری خوا صلی سەلم وەردەگرین دەیبا ئێمەش سیمینارێکی بچکۆلە لەگەڵ عیبادەتی جومعەکەیا تێکەڵاو بکەین دەچینە خزمەت چەند فەرموودەیەک کە خۆشەویستمان صلی اللە علیه وسلم بۆی دیاری کردووین یەکەم لە بواری ژینگەدا ئەمڕۆ ژینگەی هەموو جیهان پیس بووە و خەتەرێکی گەورە لەسەر سەرجەم مرۆڤایەتی هەیە پیغمبری خواه صلی الله علیه و سلم لصحیح مسلم بجمار فرموده 2904 هاتوا كفرموي ليست السنة بأن لا تمطروا ولکن السنە ان تمطروا وتمطروا ولا ينبت الارض شیئا فەرمووی گرانی گەورە بەوە نایە کە باران نەبارێ ئەوە ساڵێک نابارێ ساڵی داهاتوو دەبارێ ئەوە لێرە نابارێ لە شوێنێکیکە دەبارێ فەرمووی گرانی گەورە بەسەر مرۆڤایەتیە لەو کاتەدا دێ کە ئاسمان پەیتا پەیتا باران دەبارێنێ بەڵام سەر زەوی چڵە گەنمێک کوژیایەک شین ناکا ئەوەی کیمیای خوێن بێ ئەو مادی ترشی کبریتە بیکە بەسەر جا وشکی دەکا واتە ناهێڵێ ئەو بارانە ئەوەندە دوو کەواوی و پیس بووە گژو جیاکان لەسەر زەوی وشک دەبن خۆشەویستی خوا ئەو زەمەنە ئاماژەی بە پیسبوونی ژینگە کردووە ئێستا گەورەترین گرفتێک کە لە جیهاندا هەیە گرفتی پیسبوونی ژینگەیە هەمووی دەوێ مکافحەی بکە و ناکرێ دە هەزار و چوار سەد و سی و ئەوەندە ساڵ لەمەوبەر خۆشەویستی خوا باسی ئەوەی کردووە کە ڕۆژێ ئەم ژینگە پاکەی ئاسمان کە ئەو کاتە خەڵک لە بیابان ژیاوە دووکەڵ هەر نەبووە پیسبوون نەبووە باسی ئەوەی کردووە وەکو لە ساڵی 1952 دا بەهۆی هەورە دووکەڵاویەکانی سەر شاری لەندەنەوە لە ماوەی سێ ڕۆژدا چوار هەزار کەس خنکان و گیانیان لەدەستدا هەمان ڕووداو لە قاهیر لە تورکیا دووبارە بۆتەوە و لە ئەسیناش دووبارە بۆتەوە. هەورە دوو قەڵاویەکان کە هەم بەری ئاسمان دەگرن لە ئەنجامی پیشبوون دژی ژینگەوە ئەوەندە خەتەرن. کەواتە پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم لە هەر بوارێکا پەیگری ئیلا فەرموودەیەکی هەیە. ئێمە هەر یەکی یەک نموونەی لێ باس دەکەین. لە بواری پزیشکیدا چارەسەری ئازارەکانی ناوسکە کۆمەڵە خەڵکێک هەندێک کەس لە بیابانەوە هاتبوون چوونە شاری مەدینە سبحان الله لە حەدیسەکە ئەفەرمێ سکیان ئاوسا بوو بەڕێزان سکیان ئاوسا بوو چاویان لە عەورەتی خۆیان نەبوو دەستیان نەدەگەیشتەوە خۆیان خۆیان پاکەنەوە ئازارێکی بە شیدەت و بەهێز لەناو سکیاندا بوو هاتنە خزمەت پێغەمبەر صلی الله علیه و سلم پێغەمبەری خوا دەستی لە سکیاندا فەرمووی بڕۆن بۆ لای ئەو ژوورە کە حوشتری سەدەقەی تێدایە لە فڵان شوێنە هەندێ حوشتری زەکاتمان هەیە بەخێو دەکرێن بۆ موسڵمانان دوای پێیان دەدرێ وەکو مووچە و معاشی مانگانە لەوێ شیری حوشترەکە بدۆشن میزەکەشی بگرن میز و شیرەکە تێکەڵاو کەن و بیخۆنەوە میز پیسە شیریش پاکە ئەم دوانە تێکەڵاو کەن و بیخۆنەوە چون لەوێ فەرمانەکەی خۆشەویستی خۆیان بە حەرەسەکە گەیان بە شوانەکە، ئەویش ڕێگەی پێدان و دەستیان کرد، هەفتەیەکی پێ نەچوو ورگیان نیشتەوانە و عەیب و ئازاریان نەما. سبحان اللە ئەوانە خیانەتکار بوون کە ئازارەکەیان نەما وتیان خۆ ڕزگارمان بوو بۆ حوشترەکانیش نەبین شوانەکەیان لە خەوا سەربڕی حوشترەکانیان فڕاند پاشان پێغەمبەری خوا صلی الله علیه و سلم مەفرەزەیەکی بۆ دەرکردن و گیران و لە جیاتی خوێنی مەزڵومی ئەو شوانە کوژرانەوە خەڵکانێک هەتا چەند ساڵێک لەمەوبەر دەیانگوت باشە ئیسلام جێگەی شەرمەزاریە نعوذ باللە باسی میزی حوشترت بۆ بکەم میزی حوشتر بخۆیتەوە بەڵام گەیشتینە ئەو ڕادەیە کە هەرچی ئەو خۆشەویستە بی فەرمووبێتی ئێمە دەمێکە ئیمانمان بەوە هەیە کە ئەمە فەرمانی خوای پەروەردگارە ئەمە قسەیەک ناکا لە خۆیەوە بیڵێ ئەمە هەمووی زانستە لە بڕۆکسلی پایتەختی بەلجیکا زانایەک توانی تەنی نونی بدۆزێتەوە تەنی نونی شتێکی زۆر و زۆر زۆر وردە لە شیر و لە میزی حوشترا هەیە. لە شیر و لە میزی حوشترا بە ڕادەی دیاریکراو تێکەڵاو دەکرێ و ئەو زانایە وتی ئەم تەنە زۆر زۆر بچووکانە دژی ڤایرۆس و بەکتریا و بڵاوبوونەوەی سەڕەتانن لە ناو لاشەی ئینسان و خوێنی ئینساندا. ئێستا لە ئەوروپا لە ئەمریکا تاقیگەلان داناوە لەوەچی ئیشاڵڵا ئەو زانستە بگاتە کوردستانی ئێمەش حوشتر دێنن شیر و میزەکەی وەردەگرن بە بڕی دیاریکراو لەژێر ئیکتیشافاتی زانستیدا ئەو ماددەی لێ دەردێنن کە سەرەتانی خوێن لەناو دەبا سبحان الله کە پیامبر صلی الله علیه و فەرموویەتی هەمووی زانستە بەڵام ئەوە معنای ئەوە نییە من و تۆ بڕۆین بە ئارەزووی خۆمان حشتر بێنین میزەکەی بگرین و لەگەڵ شیرا تێکەڵاوی کەین و بیخۆینەوە ئەوە ئەبێت دکتۆر بیکە بەڕێزان ئەم دینە نابێ ناشیرین بکرێ خوا لە قورئان دەفەرمێ فەسئەلو ئەهل الذکر ان کنتم لا تعلمون ئەهل تۆ لە بواری پزیشکیدا مافی ئەوە نییە بڵێ فڵان کەس بڕۆ تەنەکەیەک ڕەشکە بخۆ هەتا ئەتتەقێنێ ئەوە مافی دکتۆرێکە کە حەدیسەکەی پێ سەسەم جێبەجێ کات چونکە خوا فەمە ئەهل منی مامۆستای ئاینی ئەهلی پزیشکی نیم منی مامۆستای ئاینی نابێ بەڵام ئەم بینایە حەو قاتی لەسەر بکە بە پشتیوانی خوا ڕادەوەستێ وەبێ ئەندازیارێک و بڕیارەدا چونکە ئەو ئەهلی ئەوەیە ئەوا هەر شتە بە ئەهلی خۆی مامۆستایەکی ئاینی نابێت بازرگانی بە دینی ئیسلامەوە بکا فەقیرە مناقەشە لەگەڵ دکتۆرێکی بەستەزمانە بکا کە حورمەت لە دینی ئیسلام دەگەڵە کە من ئەهلی ئەوەم لەبەرەوە ئەم دینە هەر کەسە مختصی خۆی پێغەمبەری هەمووانە هەری مەلای ئەی دینی نییە هەری منبەری مزگەوت نییە هی دکتۆرێکیشە هی ئەندازیارێکیشە هی یاساناسێک و ئابووریناسێکیشە بەڵام ئەو لە ئەهلەکەی خۆیان ئەبێ پسپۆڕێکەی خۆی دەرخا ئەو تاقیگانە بە ئیزنی خوای پەروەردگار لەسەر فەرموودەکەی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم چارەسەری سەرەتان و دژە بەکتریی ترسناک ئیلتیهابی بەکتریای ترسناک بۆ لەشی مرۆڤ دەدۆزنەوە خاڵی سێیەم پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم باسی پردی سیڕاتی دەکرد بۆ سەحابەکان فەرمووی فیمر احدکم کالبرق فەرمووی یەکەم کەس تاقمەکان کە دەپەڕنەوە ئەوەندە خواناس و چاکن وەکو هەورە بروسکە تێدەپەڕن بەسەر پردی سیڕاتە ئەو پردە یەعنی وەکو پەیژەیەکی کارەبایی وایە بە یەک چاو تروکان جەماعەتێ دەباتە ئەو بەرەو دەیانخاتە بەهەشتەوە دەگەڕێتەوە جەماعەتیش تر دەبا حضرت ابو هريره فرمي اي پیغمبري خو من تێناگەم ئەوە مەبەستت چییە چونکە ئەو زەمەنە ئەوە نەبیندرابوو شتێکی ئۆتۆماتیکی هەبێ بەچاو ئەوەندە لە کتوپڕاچێتە ئەو بەر و بێتەوە ئەم بەر ئیغریقییەکان کە باسی هەورە بروسکە دەکرا دەیانگوت ئەوە چەکی خوای زیۆسە لە عەبدەکانی دەدا چەکی خوای زیۆس خەڵک ئەو زەمەنە فەیلەسوفەکان ئاوایان دەگوت لە ناوەڕاستی سەدەی حەڤدەوە تا سەدەی بیستەم کۆتایی پێهات دوو سەدە و نیو عولەما خەریکی ئەو بوون وێنەی هەورە بروسکە بگرن نەیانتوانی لە دوو هەزار ئەو کامیرا بە هێزە داهات کە ڕسمی هەورە بروسکە دەگرێت کە یەکەم جار لە هەورەکەوە دادەبەزێت دێتە خوارەوە بەس بارگەی سالبە لە زەوی دەدا و بارگەی موجەبیشی لەگەڵ تێکەڵاو دەبێت و لە یەک چاوتروکانە دەگەڕێتەوە بۆ شوێنی خۆی سبحان الله پێغەمبەری خوا صلی الله چۆنی فەرموو بوو ئاوا هاتە جێ بالضبط وێنەکە دڵێت لەوێەوە بارگەی سالب دادەبەزێ دواتر لە زەویەوە موجەبەکە بەرز دەبێتەوە بە سالب و موجەب کە لە یەکیدا ئەو دەنگە و ئەو ئاگرە پەیا دەبێت ئاگرێکی ئەوەندە بەهێز هەورە بروسکەی یەک هەورە بروسکەیەک بە تەیارێکی کارەبایی سەد تا دوو سەد هەزار ئەمپێر کارەبا دەدا سەد تا دوو سەد هەزار ئەمپێر کارەبا لە هەورە بروسکەدا هەیە بۆیە ئەبینی ئەو دارە بەهێزانە هەیە بینیوێتی کە لە چاڵی داوە چەند مەتر ڕۆیشتۆتە خوارەوە لە یەک چاوتروکان ئەو زەوێ شەق دەکا ئەو دارە بڕێتەوە ئەو مرۆڤە دەکوژێ هەر یەک پارچەیەکا بە خەڵوز چونکە ئەوەندە کارەبایەکەی بەهێزە ڤۆڵتەکەی سەد ملیۆن ڤۆڵت کارەبایە سەد ملیۆن ڤۆڵتە یەک هەورە بروسکە باشە پێغەمبەری خوا صلی سەلەم ئەو زەمەنە ئەمەی کە لە دوو هەزارە ئەو کامیرە بەهێزە دۆزیەوە ڕێک وتی پێغەمبەری خوا ڕاستی فەرمووە لە یەک چاو تروکانە دێتە خوارە و بەرزیش دەبێتەوە والله لە قیامەتە ئینسانی ئیمانداری شەڵڵا ئێمە لەوانە دەبین بە یەک چاو تروکان ئەو پەیژەیە دەتگەێنێتە ئەو بەرو داخلی بەهشت دەگەڵ دەگەڕێتەوە جەماعەتی شتر دەباتەوە بەس جا دەڵێن ئەو تەڕفەتە عینە یەک لەسەر سەتی چرکەیەکە چرکەی کاتژمێر دەقەکەی ناڵێم ها چرکەکە ئەوەی کە ئاوا بە حاڵ ئاوا دەکە یەک جار ئەو چرکەیە بیکە بە سەد بەشەوە هەورە بروسکە بە یەک لە سەر سەتی ئاسمانەوە دێ و دەشگەڕێتەوە سەرپردی سیڕادی مەندار ئاوات بە سەریعی دەپەڕێتەوە هەر هەستیشی پێ ناکا هەر دۆزەخەکەش نابینێ و هەر ناڕەحەتیەکانیشی توش نابێ ئیشاڵڵا بەڵێ خۆشەویستان، پێامبەر صلی سەلەم باسی شەونوێژی بۆ کردین، فەرمووی علیکم بقیام اللیل، ئای ئەم شەوانە بەڕێزان زۆر درێژن، بەخوا حەیفە شەونوێژی تیا نەکرێ، فەرمووی وەسێتتان بێ ئوممەتەکەم، ژنان و پیاوانی ئوممەتەکەم، گەنج و لاو و پیرەکان، شەونوێژ بکەن، شەونوێژ، فإنه دأب الصالحین قبلکم، چونکە ئەوە دەستووری پێشینان و پیاوچاکانی پێش ئێوەیە، وقربە الی اللە عز وجل ئینسان کە بوو بە ئەهلی شەونوێژ لە خوا نزیک دەبێتەوە ومنهاة عن الإثم والله هەر کەسێ لە شەونوێژا بەشدار بێ خوا لە ڕۆژا لە گوناه دەیپارێزێ وتکفیر للسیئات چ زۆر خۆی بە گوناه بار دەزانێ با شەونوێژ کا خوا لە گوناهی ڕابردووی خۆش دەبێ ومطردة للداء من الجسد لە کۆتایی فەرموودەکەدا کە ئیمامی ئەحمەد ڕیوایەتی کردووە فەرمووی نەخۆشی لە لەشتان دەکاتە دەرەوە نەخۆشی زانایەک لە ساڵی نەوەد و سێ دا لە ئەمریکا بەحسێکی زانستی نامەی دکتۆراکەی لەسەر ئەوە بوو ئەڵێن نووستنی بەردەوام لەسەر یەک زۆر خراپە ئەگەر ئینسان هەوڵ بدا لە پێش بەرەبەیانە هەستێ بە ناو ژوورەکانیدا بگەڕێ و مسلمان نەبووە ئەڵێ هەستێ بە ناو ژوورەکانیا بگەڕێ تۆزێ هەوای پاک هەڵمژێ دەستی پشوا دەموچاوی پشوا و قاچەکانی پشوا و ماوەیەک دانیشی ئەمجا بچێتەوە ناو جێگاکەی دوایی بخەوێتەوە بەڕاستی لەشی لە زۆر نەخۆشی بە دوور دەبێ ئەم پیاوە ئاگای لەم فەرموودەی پێغەمبەر صلی اللە علیە وسلم نەبوو کە باسی دەستنوێژە ئەڵێ لە ناو جێگاکەت بڕۆ دەرەوە تۆزێ بگەڕێ بچۆ سەراوێک بکە دەستنوێژ بگرە دموچاو و قاچ یعنی چی یعنی دەستنوێژتن دواتر ماوەیەک دانیش یعنی لەسەر بەرماڵ بە ئەنجا بچۆ ناو جێگاکەتەوە ئەگەر دەتەوێ بخەوێەوە دەفەرمێ ئەوە نەخۆشی لە لاشت دەباتە دەرەوە پڕ لە قڕا شەکرە زیان ناکا تووشی ئەو ئافاتە نابی کە لە قڕا تووشی نەخۆشی شەکرەبی فشاری خوێنت لە قوتوپڕا بەرز نابێتەوە لە زەختی خوێن ان شاء الله بە فەزڵی خوا بە دوور دەبی شەونوێژ بیر و هۆش و زیهن بەڕاستی تیژ دەکا، زاکیرە بەهێز دەکا. نەخۆشی دەنگدانەوەی گوێی وایە دایمە دەنگێک لەناو مێشکیا لەناو گوێیا دێ، بە ئیزنی خوای پەروەردگار ئەو نەخۆشیەش ناهێڵێ و کەمی دەکاتەوە. پێغەمبەر صلی سەلام وای فەرمووە، لەبەر ئەوەی کە خۆشەویست وای فەرمووە تۆ هەم عیبادەتە هەم لەشساغیت پێ عەتا دەکرێتەوە. خەڵکانێک بڵێ باشە پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم باسی نووستنیش دەکا باشە نووستن ئارەزووی خۆمە چۆن دەخەوم بەڵام ئەو خۆشەویستە بەخوا دڵسۆزمانە دکتۆرە بەڕێزەکان دەفەرموون خواردن بە ماوەی دوو سەعات و نیو تا چوار سەعات و نیو لە گەدەوە دەگاتە ڕیخۆڵە ئەگەر مرۆڤ لەسەر دەم بخەوێ یان لەسەر پشتەوە یان لەسەر لای چاپ ئەگەر لەسەر لای ڕاست خەوت ئەگەر لەسەر لای ڕاست بخەوی بە دوو نیو تا چوار و نیو پاشان دەچینە خزمەت ئەو فەرموودەی کە باسی سیواک دەکا دکتۆر ڕوادەرد بەڕێوەبەری پەیمانگایە لە زانکۆی ڕۆستۆک لە بەشی تاقیکردنەوەی جەراسیم و میکرۆبات لەو زانکۆ بەناوبانگە جیهانیدا ڕۆستۆک ئەم پیاوە دکتۆر ڕۆدارد دەڵێم من لە کتێبی ڕۆژهەڵاتناسەکانا دەمخوێندەوە ئەوروپی و ئەمریکیەکان کە هاتبوون بۆ جیهانی ئیسلامی گەشتیان کردبوو بیرەوەریەکانی خۆیان نوسیبۆوە بە گاڵتە پێکردنەوە تویانە ئەم مسوڵمانانە زۆر دواکەوتون دارێک دێنن دەیکەن بە دەمیاندا لە جیاتی مەعجون و فڵچە وەکو گاڵتە پێکردن من ئەوەم خوێندەوە کە گاڵتەیان بە مسوڵمانەکان کردبوو بەڵام من ئەهلی زانست بووم ئەهلی زانست قەت نەش مشکلە لەگەڵ یانی ئەڵێن لە جیاتی ئەوی گاڵتەیان پێ بکەم وتم چێ ئەڵێ ئەمە بنەمایەکی زانستی نییە بۆ من دیراسەیەک لەسەر ئەمە نەکەم ناردم لە سعودیە کۆمەڵێک دەرسیواکم بۆ هات وردم کردن پاشان کردمنە ئاوەوە دواتر چووم لە مختبەرێکە کێڵگەی میکرۆب هەیە لەناو مختبەرە کە تاقیکردنی نەوی لەسەر دەکرێت کێڵگەیەکی جەراثیم میکرۆبم هێنا ئەو شیلە و ئەو ئاوەی سیواکەکەم کرد بەسەرا بە میکرۆسکۆپ سەیرم کرد هەموو میکرۆبەکانی لەناو بردبوو ئەڵێ لەو کاتەدا بڕیارم دا کە ئەو محەمەدە لە خۆیەوە قسە ناکا اذا سمعتم اصوات الدیکە کاتێ گوێتان لە دەنگی کەڵەشێر بوو فسلوا الله من فضله لەو کاتەدا دوعا بکەن بڵێ خوایە بەرەکەت و ڕەحمەتی خۆتمان بەسەرا بڕێژە فإنها رأت ملكا چونکە لەو کاتەدا کەڵەشێر مەلایکەت دەبینێ مەلایکەتی خوا لەو شوێنە ئامادەی دوعای خێر بکە وإذا سمعتم نهيق الحمار کاتێک کەوا گوێدرێژ زەڕی و دەنگ گوێتان لە دەنگی گوێدرێژ بوو فتعوذ بالله من الشيطان بڵێ خوایە پەنات پێ دەگرم لە شەیتان بمپارێزە فإنها رأت شيطانا چونکە یەکێ لە شەیاطینەکانی بینی ئەو گوێدرێژە ئەمە ئەگەر ئینسان بیخوێنێتەوە دەوانەیە کابرایەکی خۆ بە ڕۆشنبیرزان بڵێ تخوا باوکم ئەمە قسەیە گوێدرێژ شەیتانی چی و کەڵەشێر و مەلایکەتی چی ئەمە هەر باسی کوتن نییە بەڵام کاتێ زاناکان دیراسەیان کرد باسی چاویان کرد بۆیان سەرما فعلا حەدیسەکەی پێغەمبەر صلی الله ڕاستە چونکە بینینی چاوی مرۆڤ لەگەڵ چاوی کەڵەشێر چاوی کەڵەشێر لەگەڵ چاوی گوێدرێژە لە یەک جیاوازن ئێمەی مرۆڤ لە سوورەوە دەبینین تا بنەوشەی ئەو مەسافەیە حەدی بینینی چاوی ئێمەیە مرۆڤ چاوەکەی وا خوڵقاوە ئەو ڕەنگانەی کە لە ئاوێزەیا دەردەکەون ئەوەندە دەبینی بەڵام سەروو تیشکی سوور ناتوانی ببینی ڕەنگێکی لە سوور ئاخر ڕەنگی تۆخە ناتوانی لەوە زیاتر ببینی کاتێ چاوی گوێدرێژیان هێنا سبحان الله سەی دەکەن گوێدرێژ سەر و تیشکی سووریش دەبینێ ڕەنگیش شەیتانیش لە چی دروست بووە لە ئاگر دروست بووە کەواتە گوێدرێژ بەو چاوانەی خۆی شەیتان دەبینێ ئەوە زانست وا دەڵێ ئەوەی ئەهلی عیلم بێ ناتوانێ بڵێ شتی وا نییە پاشان کەڵەشێ لە خوار لە ژێر تیشکی وەنەوشەیەوە دەبینێ کە ڕەنگی سپیە ئێمە ناتوانین ڕەنگە سپیەکە لە بەرگەردوو نابینین کەڵەشێ ڕەنگی سپی دەبینێ مەلایکەتیش لە نور دروست کراوە کەواتە کاتێک کە ئەو کەڵەشێرە چاویان فەحس کرد ژێر تیشکی وەنەوشەیش دەبینێ کەڵەشێر بە چاوەکانی کە مرۆڤ توانای بینینی نیە مەلایکەتیش لە ڕەنگی سپی دروست کراوە لە نور دروست کراوە کەڵەشێر مەلایکەت دەبینێ فعلا وایە و هەر وەختێک کەڵەشێر یان ڕەنگی سەرو سوور لەگەڵ ژێر وەنەوشەی کۆبوونەوە دەبێ یەکیان بڕۆن زانایان دیقەتیان دا و دیراسەیان لەسەر کرد ڕەنگە سوورەکە بەجێی دێڵە سەروو سوورەکە بەجێی دێڵە و ڕەنگی ئەو ژێر وەنەوشەیە دەمێنێتەوە کەواتە لە هەر شوێنێ شەیتان و مەلایکەت کۆ بۆوانێ و ناوی خوا هات مەلایکەتەکە دەمێنێتەوە شەیتانەکە دەبێ بارکە لەبەرەوە دایمە زیکری خوا با لە ماڵەکەتا بێ چونکە زانست پێت دەڵێ لە هەر شوێنەکە زیکر و یادی خوا کرا مەلایکەتی لێیە و پاشان شەیتان لەو ماڵەدا جێگای نابێتەوە ئەمە هەموو ئەو زانستانەیە کە دوای هەزار و چوار سەد و ئەوەندە ساڵە ئەمجا زانست بە ملکەچیەوە فەرموودەکانی خۆشەویستی خوای تەصدیق کرد بەڵێ خۆشەویستان ئاخری وتارەکەم لە چەماوە یەک دوو دەقیقەدا باسی کۆمەڵە ناودار دەکەین ئەمانە ناوداری گەورەی هەموو جیهانن ویل دیوراند، خاوەنی کتێبی بەناوبانگی قصە الحضارە، ئەو کتێبە بەناوبانگەی نووسیوە، دەڵێ، ئەگەر تەرازووی کێشانە بۆ گەورەیی مرۆڤێک بریتی بێ لە یەک شت کە ئەویش تەئسیر و کاریگەریەتی لە ناو خەڵکە، بەڕاستی محەمەد گەورەترین مەزنی مێژووە، چونکە لە ناو هەموو گەورە پیاوانی مێژوودا جێگەی زیاترە لە ناو دڵی خەڵکیدا. دکتۆر مایکل هارت، زانای بیرکاری و پسپۆڕی بواری گەردوونناسی، کتێبێکی هەیە سەد سەد سەرکردەی مێژوو، سەد سەرکردەی گەورەی جیهانی هەڵبژاردووە. ئەم پیاوە مەسیحییە، لەسەر دینی حەزرەتی عیسایە سەلامی خوای لەسەر بێت، موسڵمانیش نییە. ئەڵێ کاتی دیراسەکانم کردووە، جا پیاوی زانا زۆر بە ویژدانە. ئەوەی کە دایمە موناقەشەی ئەم ئیسلامە دەکات نیشانەی نەزانییەتی. ئەینا ئێمە قەت لەگەڵ خەڵکی زانا، مەسیحییە، جوولەکەیە، فڵانە گرفتێکمان نییە. چونکە ویژدانی هەیە. خەڵکی زانا ویژداندارە. بەس ئەوەی بە زانست قسە بکا ویژدانی هەیە ئەوەی بەبێ زانست قسە بکا ڕەفزی هەموو خەڵک دەکا ئەوە موشکیلەیە ئێمە بەس بە زانست ڕزگارمان دەبێ ئەم پیاوە دیراسەیەکی ئەکادیمی ڕێک و پێکی کردووە محەممەد چی کردووە عیسا چی کردووە مارکس چی کردووە فڵان چی کردووە سەد کەسی هەڵبژاردووە لە ئاخریدا دەڵێ ویژدانم ڕێگای پێنەدام ئەو پێغەمبەرەی خۆم بڕوام پێیەتی کە بە ملیار خەڵک شوێن کەوتوێتی لە جیهاندا کەم عیسای مەسیحە بیخێنمە یەکەم جار بۆیە ئەو سەر قافڵەی مرۆڤایەتی بە بدرێتە دەست محەممەد سبحان اللە لە یەکەم ناوە محمد مصطفی نووسیوە کە دڵە من هەرچەند ئیمانم وەکو پێغەمبەرایەتیش پێی نییە بەڵام ویژدانم ڕێگای نەدام ئەو دەورە کاریگەرەی کە محەممەد بۆ مرۆڤایەتی بینیوێتی بیخەمە ناوی دووەم و سێمەوە ئەبێ سەرقافڵە هەر ئەو بێ نووسەری بەناوبانگ ئینگلیزی تۆماس کارلیل ئەو یانزە کەسی هەڵبژاردۆ لە مێژوودا یانزە گەس کە گەورەترین کاریگەریان لە هەموو ڕوەکانەوە بەسەر مێژووی مرۆڤایەتیدا هەبووە ئەڵێ محەممەد سەرقافڵەیە دووبارە لە یەکەم کەسی ناو کتێبەکە لەو یانزە کەسە حەزرەتی محەممەدی هەڵبژاردووە ئەڵێ چونکە ژیانی هەر سەرکردەیەکم خوێنبێتەوە بە قەدەر خۆی ئیسفادەی لەم دنیاە کردووە هەر سەرکردەیە کە تۆ چەند دەڵی پاکە خاوێنە دوورە لە گەندەڵی وەڵی بیخوێنەوە ژیانیش خۆشی هەر ڕابواردووە هەر سوودمەند بووە لە لەو میلەتێک ئەم ڕابەرایەتی کردن ئەڵێ یەک بەشەر هەیە کە هەموو ژیانی خۆی بە قوربانی شوێن کەوتانی کرد کە محەممەدە چونکە بەوە بۆم معلوم بوو ئەو شەوەی وەفاتی کرد زەیتی ماڵەکەیان چرای ماڵەکەیان زەیتی تیا نەبوو بە تاریکی دانیشتن ئەڵێ دیراسەم کرد ئەو زرەی کە بۆ جەنگ و جیهاد لەبەری دەکرد لە لای جوولەکەیەکی هاوڵاتی ڕەهن بوو خۆشەویستی خوا میوانی هاتبوو والله ئەوەندە ئاردە لە ماڵەکەیان نەبوو ئاردی جۆ کە میوانەکەی پێ تێرکا چۆ بۆ ماڵی دراوسێ جوولەکەکەی هاوڵاتیە لەژێر سای چەتری ئیسلاما دەژی و جوولەکەشە کەسیش پێی ناڵێ بۆ وا دەژی ئەوە ئەو دیموکراتیە کە خەڵک ئێستا باسی دەکات لە سەدەی بیست و یەکە. خۆشەویستی خوا فەرمووی هەندێ جۆم دەوێ. وتی ئەی محەمەد ئەبێ شتێکم بە ڕەهن دانێی ئەگەر لە کاتی خۆیا پارەکەت نەهێنا ئەبێ شتەکە بفرۆشم. پێغەمبەر فەرمووی حەقی خۆتە چونکە لە دینی منا وایە. قەرزار بۆی هەیە بڵێ شتەکە نادەمێ تا ڕەهنێکم لە لادا نەنێی. وتی وەڵای هیچم نییە ئەو درعە نەبێ زرێ پۆشەکەی خۆمە لە لادا دەنێم. بایی ئەو چوار پێنج کیلۆ جۆیە دەبێ ئەگەر لە وەختی خۆیا پارەکەم نەهێنا ئەو درعە بفرۆشە. خۆشەویستی خوا نەخۆش کەوت و وەفاتی کرد، درعەکەی هەر لای جوولەکەکە بوو، لە جیاتی قەرزەکە فرۆشتی. وتی، سەرکردەیەکی ئاوا گەورە، بە هەزاران کەس خۆی بە قوربان دەکرد، ماڵەکەی بە قوربان دەکرد، ئامادە نەبوو چەند کیلۆ جۆیەک لە ماڵیدا بێ میوانێکی پێ بەڕێکا، بەڕاستی ئەو کەسە شایەنی ئەوەیە سەرقافڵەی مرۆڤایەتی بێ. ئەوە ئەو زانا بە ناوبانگەی ئینگلیز تۆماس کارلیل وا دەڵێ دایرەت مەعاریفی بەریتانی لە ئیسکلۆمپیدەدای بەریتانیدا کە مەوسوعەیەکی هەرە گەورەی جیهانیە لە مادەی میم حا میم دالا ئەگاتە سەر ناوی محەممەد ئەڵێ ئەوانەی شوێنکە و شوێنەواری قوڵیان هەیە لەسەر مێژوو مرۆڤایەتیدا و بەڕاستی شوێنکەوتەکانی بۆی دڵسۆزن و تا قیامەتیش ئاسەواری ڕۆژ بە ڕۆژ زیاد دەکا محەممەدە ئەو زەمەنە نووسراوە محەممەد صلی الله علیه وسلم ئەو ڕابەرەیە یەک لەسەر حەوتی جیهان شوێنکەوتوویەتی، بەڵام ئێستا دەرکەوت نەک ڕێژەکە کەمی نەکردۆتەوە، بۆ مەعلوماتی جەنابتان ئێستا یەک لەسەر پێنجی جیهان شوێنکەوتووی محمدە صلی سەلەم. بەڵێ خۆشەویستان ئەمە ئەو پێغەمبەرەی ئێمەیە کە لە مانگی ڕەبیع الأوەلا لە خزمەتیداین، دەبا ئەم مانگە تەرخان بکەین بە زیندوو کردنەوەی سوننەتەکانی، بە دڵخۆش کردنی خۆشەویستمان، هەر وەختێ تۆ دڵی کەسێکت خۆش کرد خوا لێت ڕازی دەبێ و پێغەمبەری خوا دڵشاد دەبێ، یا ڕەبی خوا ڕەحممان پێ بکەی، خوایە پەروەردگار لە شەفاعەتی ئەو خۆشەویستە بێ بەشمان نەکەی، خوایە خۆشەویستی خۆت و پێغەمبەرەکەت لە دڵ و دەروونمانا زیاتر بچەسپێنی، شارەزای ڕێباز و سوننەتەکانی بین، خوایە هەر کەسێک خزمەت بە ڕێبازی حەزرەتی پێغەمبەر صلی سەلەم دەکا یا ڕەبی سەرفرازی دنیا و قیامەتی کەی هەر کەسە سونەتی ئەو خۆشەویستە زیندوو دەکاتەوە یا ڕەبی خوایە خۆشەویستی کەی لە ناو دڵانا یا ڕەبی خوایە بە بەرەکەتی ئەم ڕۆژە مبارەکەی کە ڕۆژی جومعەیە و ئێمە لە خزمەت ماڵەکەی تۆدا بەرەو قیبلەکەی تۆ دانیشتوین یا ڕەبی خوایە بە فەزلی خۆت بە شیفای خۆت شیفای نەخۆشەکان بنێری یا ڕەبی خوایە شیفا بۆ نەخۆشی هەموو موسڵمانان بنێری ئەوەی مردووە لە گوناهی خۆش بی یا ڕەب العالمین ئەوەی کەوا غەمبارە بە لەدەستچوونی ئازێکی یا ڕەبی خوا دڵخۆشی پێ ببەخشیەوە ئارامی و سەکینەت بەسەر دڵ و دەروونیا ببارێنی ئەوەی غەمبارە یا ڕەبی خوا ئاسوودەیی پێ ببەخشیەوە ئەوەی غەمبارە خوا دڵخۆشی پێ ببەخشیەوە ئەوەی چاو بە فرمێز کە خەندە بژێڕێەوە بۆ لێوەکانی ئەوەی دەستکورت و هەژارە یا ڕەب العالمین دەرگایەکی ڕۆزق و ڕۆزی لێ بکەیەوە خوایە عاقبەتی هەموو لایەکمان بەخێر بگێڕی گەنج و لاوەکانمان قوتابی و خوێندکارەکانمان ئاستی زانستیان بەرز بێتەوە ڕەوشت و ئەخلاقیان بەرزتر بێتەوە ئەوانەی ئەهلی عیلمن بەو عیلمە خزمەتی دین و ژینی خەڵک دەکەن یا ڕەبی خوا موفقتریان کەی سەرکەوتوتریان کەی ئەم مانجی مەولودە لێت دەپاڕێنەوەی چاکە چاکتری کەی و ئیستیقامەی پێ ببەخشی خوا لە مانجی لەدایکبوونی خۆشەویستتدا هیدای گومڕایەکان بدەی هیدایەتیان بدەی بۆ سەر ڕێبازی حەزرەتی پێغەمبەر صلی الله علیه و سلم بۆ ناسینی ئەو خۆشەویستە بۆ ڕێبازی ئەو خۆشەویستە